ئەرستۆتاڵیس مێشێک هەوڵی چوونە دەرەوەی دەدا لە پەنجەرەیەکی داخراوەوە گڕی دەدا و دەخلایەوە لە ڕاستەوە بۆ چەپ و لە سەرەوە بۆ خوارەوە تا وزەی تێدا نەما و مرد لە نزیک پەنجەرە داخراوەکە دەرگایەکی کراوە هەبوو کەچی تەنانەت هەوڵێکیشی نەدەدا بە دوای ڕێگایەکی دیکەی چوونە دەرەوەدا بگەڕێت جار دوای جار لەسەر ئەو تاکە ڕێگەیە پێداگری دەکرد تا لە ناوچوو ئەگەر هەوڵێکی کەمی بدایە دەیتوانی لەو جێگایە و لە ناوچوون ڕزگاری بێت بۆ زانینی توانای هەڵسوکەوتکردن لێکۆڵینەوەیەک لەسەر مشک ئەنجامدرا مشکێکیان خستە مەتاهەیەکەوە واتە ژوورێکی پێچاوپێچ لە جێگایەکدا پارچەیەک پەنیریان دانابوو مشکەکە دەستی بە گەڕان کرد، لە هەر جارێکدا ڕێگەیەکی جیاوازی تاقی دەکردەوە تا لە کۆتاییدا گەیشتە پارچە پەنیرەکە و خواردی. تاقیکردنەوەکە بەردەوام بوو. ئەو کەسانەی تاقیکردنەوەکەیان ئەنجام دەدا جێگای دانانی پارچە پەنیرەکەیان دەگۆڕی بۆ جارێکی دیکە مشکەکەیان دەهێنایەوە بۆ شوێنەکە بەڵام لە شوێنێکی سەتایی جیاواز لە جاری پێشوەوە. ئاسایی مشکەکە دەچوو بۆ جێگاکەی پێشوو کە پارچە پەنیرەکەی تێدا دۆزی بۆوە. کە هیچی تێدا نەدەدۆزیەوە هەموو جێگایەکی بۆ دەگەڕا بە تاقیکردنەوەی ئەگەر و ڕێگەی دیکە بۆ گەیشتن بە پارچە پەنیرەکە تا لە کۆتاییدا پێی دەگەیشت ئەمەش بۆ هۆی ئەو مرونەتەیەوە بوو کە پێی جیا دەکرێتەوە ئایا جیاوازی لە نێوان ڕفتاری مشکەکە و مێشەکەدا هەیە بێگومان جیاوازی هەیە مێشەکە لەسەر ئەوە پێداگری کرد کە هەردەبێ لە پەنجەرەکەەوە دەربچێ و مرونەتی تەواوی نەبوو بە دوای دەرگایەک یان دەرچەیەکی دیکەدا بگەڕێت مشکەکەش سوور بوو لەسەر دۆزینەوەی پارچە پەنیرەکە بەڵام لەو پەڕی مرونەتدا لە هەر جارێکدا کە کۆسپێک دەهاتە ڕێی یان بێوەردەبوو چەند چرکەیەک دەوەستا و پلانەکەی دەگۆڕی و بە خێرایی جوڵە و هەڵسو کەوتی دەکرد لە کۆتاییدا دەگەیشتە پارچە پەنیرەکە کە مەبەست و ئامانجەکەی بوو دەکرێت زۆر پەرۆشبی و تا ڕادەیەکیش وزەت زۆر بێت و لێهاتووی جیاوازت هەبێت بەو پێش ئەقلی و لاشەیش جوڵە و هەڵسوکەوت بکەیت تەریب بەمەش پێداگری تەواوت هەبێ بەڵام ئەگەر لە هەر جارێکدا مرونەت و ئامادە باشی گۆڕینی پلانەکەتت نەبێ لە کاتی بەرەنگاری ڕووبەڕووبوونەوە و ئاستەنگەکاندا دەگونجێت تەوا وەک مێشەکە فەشەل بهێنی لە کتێبەکەیدا بە ناوی مەزنی خۆت چارلز چیفنس گوتویەتی دووبارەکردنەوەی ئەو هەوڵانەی سەرکەوتنیان پێ بەدەست ناهێنرێت ئەنجام ناگۆڕن هەرچەند هەوڵەکان زۆر و چەند بارەش بن واتە پێدەچێت کارەکان سەرکەوتو نەبن و ئالۆز ببن و پەیوەندیەکان کۆتاییان بێ و کۆمپانیاکان مایە پوچی خۆیان ڕابگەن و خەڵک کۆنتترۆلیان بەسەر هەستەکانیاندا لە دەست بدەن چونکە ئەو هەوڵانە دووبارە دەکەنەوە کە پێشتر هیچ سوودیان نەبووە خەڵکانێک لە پەیوەندیی خراپەوە دەردەچن بۆ ئەوەی بکەونە ناو پەیوەندیی خراپی دیکەوە تەوا وەک ئەوەی پێشووتر یاخود کەسێک واز لە کارێکی ناپەسەند دەهێنێت تا کارێکی دیکە ئەنجام بدات کە جیاوازی زۆری نییە لەگەڵ کارەکەی پێشووی بۆیە مرونەت یەکێکە لە کلیلە سەرەکیەکانی سەرکەوتن نهێنی سەرکەوتنی یابانیەکان دەگەڕێتەوە بۆ بە تواناییان لەسەر خێرا گونجانیان لەگەڵ کەسانی دیکەدا هەمیشە دەستکەوتەکانیش باشتر دەکەن یابانیەکان باوڕێکی پتەویان بە سێ وشە هەیە پێی دەژین و لە ژیانی ڕۆژانەیاندا کاری پێدەکەن وشەی یەکەم کۆنیشیوە بە مانای سوپاس بەم وشەیە سلااو لە یەکتر دەکەن و سلااو لە هەر کەسێکی نامۆ دەکەن کە چاویان پێی دەکەوێت لەگەڵ ئەمەشدا زەردەخەنەیەکی بەردەوامیان هەیە وشەی دووەم کیزن بە مانای باشترکردنی بەردەوام ئەمەش لەبەر ئەوەی لە هەموو شتێکدا هەوڵی باشتر بوون دەدەن و باشتر لە هەر کەسێکی تر بە کارەکەیان هەڵدەستن مرونەت و خۆگونجاندن زیاتر نزیکت دەکەنەوە لە بەدەستهێنانی ئامانجەکانت فڕۆکەوان بە درێژایی گەشتەکەی ئامادەی ڕێککردنەوەی ڕێڕەوی فڕۆکەکەیەتی تا لە کۆتاییدا دەگاتە شوێنی مەبەست دینیس واتلی لە کتێبەکەیدا چێژی کار گوتوێتی زاناکان بە دیاریکراوی نازانن دیناسۆر چی بەسەر هاتووە بەڵام هەموان لەسەر ئەوە کۆکن کە نەیانتوانیوە لەگەڵ گۆڕانکاریە ژینگەیەکانی دەوروبەریدا خۆی ڕابهێنێ بە پێچەوانەی ئەوەی لەسەر تاقانەی سەدە گورگ دەگوترێ کە ماوەی حەوت ملیۆن ساڵە لەگەڵماندا بوونی هەیە ئەمەش بەهۆی توانە نایەبەکانیانەوەیە لە خۆگونجاندن و مامەڵەی ئەوانی دیکە لە بەرنامە ڕێژی زمانیانەی دەماریدا گریمانەیەک هەیە دەڵێ مرونەت دەست بەسەرداگرتنە ئەو کەسەی لە شێواز و ڕفتاریدا مرونەتی زیاتر بێ دەست بەسەرداگرتن و زالبوونی بۆ شتەکانی زیاترە براین تراسی لە کتێبەکەیدا دەکلیل بۆ هێزی کەسی گوتوێتی هەشتا لە سەدی ئەو کارانەی دەیانکەین لە ماوەی پێنج ساڵ لە ئەمڕۆوە دەگۆڕێن هەروە دەڵێت ساڵانە هەر کەسێک بەلایەنی کەمەوە چوار دەرفەتی بۆ ڕێک دەکەوێت بۆیە ئەگەر ئەو کەسە مرونەتێکی تەواوی هەبوو ئەو دەرفەتەی قۆستەوە لە دەوڵەمەند بوون و ساماندارەکان دەبێت هەروەک باسمان کرد تۆمازەدیسۆن پێشەوەی گڵۆپی کارەبایی بدۆزێتەوە 1990 جار فەشەلی هێنا بۆ گەیشتن بە ئامانجەکەی لە هەر جارێکدا ڕێگەیەکی نوێی تاقیدەکردەوە ئەما حاڵەتیش بەسەر هەریەکە لە واڵ دێزنی و کۆلۆنێل ساندرز و سرجەم مرۆڤە مەزنەکاندا هاتووە چیڕۆچێکەیە لە ڕاوچێکی ماسی دەجێڕنەوە کە لە کاتی ڕاوکردنەکەیدا کاتێک ماسی بچوکی ڕاو دەکرد لای خۆی دەیهێشتنەوە و ماسی گەورەکانیشی داهێشتە نێو دەریاکە کەسێک لی پرسی دەکرێ ئەم نهێنیم بۆشی بکەیتەوە تۆ ماسیە گەورەکان داوێتە ناو ئاوەکە و تەنها ماسیە بچووکەکان گڵ دەدەیتەوە ڕاوچەکە گوتی من بۆ ئەم کردارەم خەفەت دەخۆم بەڵام ناچارم هیچ ڕێگایەکی دیکەم لە بەردەستدا نیە چونکە ئەو دەفرەی ماسی تێدا سوور دەکەمەوە زۆر بچووکە و جێگای ماسی گەورەی تێدا نابێتەوە هەر لەبەر ئەوەیە ماسیە گەورەکان دەخەمە ناو ئاوەکەوە ئەگەر ئەم ڕاوچێ مرونەتی تەواوی هەبواە چاوێکی بەهێز و توانەکانی دەدەخشاندەوە و چارەسەرێکی بۆ ئەم گرفتە دەدۆزیەوە ئەو هەموو ماسیە گەورەی لەدەست نەدەچوو تۆش بە هەمان شێوە پێویستت بەوە هەیە مرونەتت هەبێ و ئامادە باش بی بۆ خۆ گونجاندن و خۆ گۆڕینی پلانەکەت چونکە لە ژیانتدا بە بەردەوامی ڕوبەڕووی بەرەنگاربوونەوەی گەورە دەبیتەوە لەوانەیە بۆ نمونە کارەکەت لە دەست بدەیت یان لە هاوبەشی ژیان جیابیتەوە و هەموو پەیوەندەکانی نێوانتان کۆتایی پێبێ دەبێ خۆت بەهێز بکەیت بە بوونی مرونەتێکی تەواو بۆ گۆڕانکاری پێویست تا جارێکی دیکە لەسەر پێیەکانی خۆت بوەستیت و بە ڕێگایەکی دروستدا بڕۆیت با ئەم پرسیارت لێ بکەم ئەگەر بڕیارتدا ڕۆژێک لە کەنار دەریا بەسەر بیت و بۆ ئەو کارەش هەموو پێویستیەکەت ئامادە کرد بیر لە بەسەربردنی کاتێکی خۆش دەکردەوە بەڵام هەورێکی چڕ ئاسمانی گرت و باران دەستی پێکرد تۆ لەو کاتەدا چی دەکەیت ئایا ئەو ڕۆژە بە بێتاقەتیەوە لە ماڵەوە بەسەر دەبەی و سکاڵا لە ناخۆشی کەش و هەوا دەکەیت یان ئەندامانی خێزانەکەت بۆ جێگایەک دەبیت تا ئەو ڕۆژە لەوێ بە خۆشی بەسەر ببەن یاخود بانکێشتی کۆمەڵی هاوڕێت دەکەی سەردانت بکەن بە هەمان شێوە ئەگەر ئەو ڕێگەی خود پێوە گرتووە هەمیشە بەیانیان بۆ شوێنی کارەکەت پێیدا تێپەڕیت بۆ چاکسازی گیرا بوو تۆ چی دەکەی ئایا بەڕی خۆتدا دەگەڕیتەوە بۆ ماڵەوەیان بۆ ڕێگایەکی دیکە دەگەڕی ئەگەر ویست گوێ لە رادیۆ بگری و لەو کاتەدا ئاماژەدەری ئێزگەکان لەسەر ئێزگەیەک بوو کە تۆ ئارەزووی گوێلێگرتنی ناکەی ئایا لەو کاتەدا واز لە گوێگرتن لە ڕادیۆ دەهێنی یان بە دوای ئەو ئێزگەیە دەگەڕێی کە چێژ لە پرۆگرامەکانی وەردەگری هاوڕێیەکم پێی گوتم ئیبراهیم ئەگەر سەرکەوتنت دەوێ با مرونەتت هەبێت لێم پرسی مەبەستت چییە گوتی ئەو ڕۆژەی کارێکی تێدا دەدۆزیتەوە هەمان ئەو ڕۆژەیە کە بە دوای کارێکی دیکەدا دەست بە گەڕان دەکەیت هەمیشە بە هەلەکان لە بەردەمتدا کراوە بن لە سەرەتا نەمزانی مەبەستی چییە بەڵام دوایی هەستم کرد هەموو تواناکانم لەو کاتە لە بواری میوانخانەکاندا بەکاردێنم پرسیارم لە خۆم کرد چی ڕوودەدا ئەگەر ئەو کارە لە دەست بدەم یان ڕۆژێک لە ڕۆژان ئارزوی کارکردنم لە بواری میوانخانەکان دەنەما ئیدی لەو ساتەوە بڕیارمدا زیاتر بخوێنم هەر بۆیە 23 دبلۆمم بەدەستێنا و بەوەش توانیم ئامادەباشیم بۆ کاری جیاواز و جۆراوجۆر هەبێ پاش ئەوە کاری کۆمپانیە تایبەتەکەمم دەست پێ کرد و تا ئێستاش بە ڕێوبەری میوان خانم و لە هەموو کاتەکانیشدا ئامادەم پێش بکەوم بە تێبەڕبوونی کات مرونەتی زیاترم لە سەررجەم بوارەکانی ژیانمدا بۆ دروست بوو ئێستا بە تەواوی دەزانم چیم دەوێ پلان بۆ داهاتون دادەنێم و پێشببینی ئەو کۆسپ و تەگەرانە دەکەم کە پێ دەچێ بربەست بن لە نێوان من و گەیشتنم بە ئامانجەکانم هەوڵ دەدەم پێشتر چارەسەریان بۆ بدۆزمەوە ڕەنگە بپرسی ئەمە چۆن دەبێ پێشتر باسی ئەوم کرد پێویستە پێشببینی ئیجابی هەبێت و ئێستاش دەڵێن پێویستە پێشببینی ئەو شتە سلبیانە بکەیت کە دەگونجێ ڕووبدە جیاوازی هەیە لە نێوان ئەو دوو حاڵەتەدا تۆ پێشببینی داهاتویکی ئیجابی دەکەیت ئەمە کارێکی مەزنە بەڵام بۆ گەیشتن بە ئامانجەکانت پێویستە جوڵە و کارەکانت بە پێی زانیاری و ڕێپێبردنێکی باشتر بێت دەربارەی ئەو شتانەی ڕوبەڕوو دەبنەوە لە بەدەستێنانیاندا بۆیە دەبێ هەر لە سەرتاوە چارەسەر بدۆزیتەوە هەر ئەمەیە لێکۆڵەران پێی دەڵێن بیرکردنەوەی بە پلان من ناوی دەنێم بیرکردنەوەی ستراتیژی بۆ سەرکەوتن ئەگەر بەخۆتت گوت ئەوە بەسە بە شێوەیەکی ئیجابی بیر بکەمەوە ئیدی هەموو شتێک باش دەڕوە دڵنیا بە لە یەکەمین بەرەنگاربوونەوەی ژیانتدا تێک دەشتیت و دەڕوخیت ئەمەش لەبەر ئەوەی خۆت بۆ دژوەستانەوەی ئەو کۆسپانە بەهێز نەکردووە کە دەگونجێ ڕوبەڕوویان ببیەوە دەبێ فێربی و ئامادەبی بۆ دەستکاریکردن و گۆڕین و ڕێکردنەوەی پلان و نەخشەکەت هەروەک مارشال گوتوێتی ژیان بە بێ خوێندن و دیراسە شایانی ئەوە نییە تێیدا بژی ئەم ڕەچەتەیەت پێشکەش دەکەم بۆ گەیشتن بە پلەی مرونەتی پێویست یەکەم لیستێکی ئامانجەکانت ئامادە بکە بە پێی گرنگیان ڕێکیان بخە دوو ئەو ئامانجە دیاری بکە کە پتر لەوانی دیکە حەز دەکەی بەدەستی بهێنیت سێ سێ پلان تۆمار بکە کە دەکرێ یارمەتی دەرت بن لە بەدەستێنانی ئامانجەکەتدا بە جۆرێک ئەگەر یەکێک لە پلانەکان سەرکەوتو نەبوو بە پلانێکی دیکەوە ئامادەبیت چوار هەر لە سەرتاوە پێشببینی ئەو کۆسپ و ئاستەنگانە بکە کە پێ دەچێ ڕوبەڕوت ببنەوە پێشتر چارەسەریان بۆ ئامادە بکە پێنجەم، هەمیشە بیر و هۆشت بۆ بیری نوێ باکراوە بێ. شەشەم، ڕۆژانە کاتێک تەرخان بکە بۆ چاوخشاندنەوە بە پلان و نەخشەکەتدا، بە دوای شێوازگەلێکدا بگەڕێ بۆ باشترکردنی هەڵوێستەکان. لە ئەمڕۆوە دەست پێ بکە، ئامادەی هەر گۆڕانکاریەک بە و خۆت بە مرونەت بەهێز بکە. لە دوای ئەمەوە هەست بە گۆڕانکاری دەکەی لە ژیانتدا ڕووە و باش و باشتر و دەگەیتە ترۆپکی سەرکەوتن و کامەرانی. هەمیشەش یادت بێت هەموو ساتێک وەها بژی کۆتا ساتە وەختی ژیانتە بە باوڕەوە بژی بە ئومێدەوە بژی بە خۆشەویستیەوە بژی بە تێکۆشانەوە بژی و ڕێز و بەهای ژیان بزانە